ئەو کوڕە فریایان ناکەوێت ئەجر بۆ ئەو دایک و باوکە دەنووسرێت براکەم نەک لە قیامەت فریایان دەکەوێت کە ئەو باوکو دایکە هۆکار بوون بۆ ئەوەی کوڕەکەیان ئەهلی تاعەت بێت ئەهلی ئیمان بێ ئەهلی علم بێ ئەهلی قورآن بێت ئەوا بەهۆی ئەوەوە ئەجر و پاداشت و حەسەنات بۆ ئەو باوک و دایکە نووسراون یعنی کەواتە ڕەسیدی باوک و دایکەکە مسبقەن پڕ بۆتەوە بەهۆی چیەوە بەهۆی ئەو کوڕەوە ئێستا کە قیامەتە تەواو یعنی ئەوەل ئەو بەشە وەرگیراوە ئێستا هیچی تر بڵێ بمدەێن نە پێشتر وەری گرتووە لەسەر چی وەری گرتووە لەسەر ئەوەی کە هۆکار بوو بۆ ئەوەی کوڕەکەی کوڕی چاک بێت ئایا سوێند خواردن بە قورآن دروست دەبڵیت بە قورآن یان بە کەلامی خوا کەلامی خوا سیفەتی خوایە قورآانیش هەر سیفەتی خوایە و کەلامی خوایە بۆیە وەکو دروستێتی دروستە بەڵام وارد نەبووە لە پێغمبەرەوە عليه سەڵات وسلام بۆیە نەکردنی ئەولاترە نەک بڵین گوناح و تاوانە تاوان نییە ئایا دوو جمعە لە گوندێکا دروستە یان نا دوو جمعە لە گوندێک ئەگەر بێت و مزگەوتەکەیان بچووک بێت ئەهلی مزگەوتەکە لە گوند لە ئەهلی گوندەکە لە مزگەوتێکە جێیان نەبێتەوە بۆ یەکربێتیان بە دوو ئەوە دروستە انشاء الله تعالی یا بۆ نمونە یەکێک لە مزگەوتەکان کەسێک ئیمامەتی بکە یا کەسێک کوتاری تێدا بڵێتەوە کە پەنا بەخوای پەرۆدگار کۆمەڵێک شتی هەبێ کە مخالفەی ئەسلی دینەکە بێ ئەسلی تەوحید بێت کە مناقض بێ لەگەڵ ئەسلی عقیدەی ئیسلامی بۆیە ناچار مزگەوتێک تریان دروست کردبێت ئەوە دروستە ئەجینا دروست نییە براکەم دەبێ یەک مزگەوت بێ و موسڵمانان هەموو لەوێدا کۆ ببنەوە ئەگەر کەسێک ئیشی جگەرە فرۆشتن بکات زەکاتی لێ وەردەگرێت زەکاتەکەی حەڵاڵە جگەرە حەرامە کەسابەتەکەشی حەرامە فێڵش لە خۆتان مەکەن برا شیرنەکانم برایەکم جارێک بۆی باس کردم وتی لە سارەیەکدا بووین لە تەکسیەک لۆریەکیش لە پێشمانەوە دەڕۆیت تی جگەرەخۆرێکمان لەگەڵ بوو تی نەفرێک زۆر ئیزعاج بوو بە جگەرە خۆرەکە دەوت کاکە ڕجال لە دەکەم جگەرە بکوژێنەوە تی بین بینش بە تەکسێکە دەوت کاکە لە دو ئەم لۆریە بڕۆ تخوا جێمێ بە پێشی مەکەوە تی دوات من چیەمە وتی وڵا و پاکەتە جگەرەیە هی منەوە بارێکە بارم کردە دەوێت دەفرۆژم تم تۆ بە جگەرەی کابرا بێتاقەتی بەڵام یەک لۆری پاکەتە جگەرەت بار کردێکی دەیفرۆشیت تم خۆم بۆ خۆم نایخۆم بەڵام دەچێت ئەیفرۆشێت کەسابەتی پێوە دەکا جا بیچێشیت هەر حرامە کەسابەتی پێوەکەی هەر حرامە برا بەڕێزەکەم ئەو کەسانش کە دەڵێن جگەرە کێشان حرامیە بەخوا هیچی لێ نازانن سوێن بە ڕب العالمین قسەکەیان ڕاز نییە و تەواو نییە خوای گەورە ڕێک و ڕەوان لە قورئاندا پێمان دەفەرمێ یحل لهم الطیبات ویحرم علیهم الخبائث خوای گەورە شتی پاک و بەسوودی بۆ حەڵال کردوین شتی پیس و زیان بەخشی لێ حرام کردوین وەرە تۆ ئێستا لە کام لای دادنیت جگەرە پاک و سوود بەخشە یا پیس و زیان بەخشە ئەگە دەڵێی فعلەن بە هەموو عقلی خۆت دەڵێی جگەرە پاک و سوود بەخشە وەڵا دەڵم حەڵاڵە بەزەگە بۆ خۆت ئقرار دەکەی پیسە و زیان بەخشە ئێ قورئان دەفەرمێ حەرامە وەرە پاکەتێکم بۆ بێنە پاکەتە جگەرەیەک و لەسەری نەنووسرابێ سەبەبی ڕئیسیە بۆ سەرەتان ئێ بۆ خۆیان لەسەری دەنووسن سەبەبی سەرەکیە بۆ سەرەتان ئێکەواتە کوا سوود بەخشێتەکەی ئەوە زەرەرمەندە جگە لە زەرەری بۆ شخصی خۆت بۆ عائلت بۆ دەوروبەر و ڕەفیقەکانت بۆ ماڵ و سامانت براکەم بۆ یشتێکی پیسە حرامە کەسابەتیش پێوە حرامە بۆچی لە هەندێ مزگەوتدا دوای ڕکوع قنوت دەخوێندرێت و هەندێکیش پێش ڕکوع براکەم قنوتی نەوازیل بەڵاو مصیبەت کە لە نوێژە فەرزەکان دەخوێندرێ ئەوە دوای ڕکوعە قنوتی ویتر پێغمەری خوا عليه ساسەلم کە لە ویتر ئاوا خوێندوێتی پێش ڕکوع خوێندوێتی کەسێک ئەمە سێ ساڵە زەویەکی کڕیوە دەڵێت هەر کاتێک سعرەکەی بەرز بووە ئەو کاتە دەیفرۆشم ئایا دەبێ هەموو ساڵێک زەکاتەکەی لێ بدا بەڵێ هەموو ساڵێک زەکاتەکەی دەبێت لێ بدەیت چکۆ بۆ تیجارەت دادناوە ئەگەر ئەم ساڵ سعر بکا دەیفرۆشت ساڵێک تر سعرکا دەیفرۆشت کەواتە بۆ تیجارەت دادناوە دەبێت زەکاتی لێ بدەیت ئایا دروستە باوک زەکات بداتە کوڕەکەی ئەگەر فەقیر بێن نە بەڵام ئەگەر بێت و کوڕەکەی قەرزار بێ دروستە قەرزەکەی بۆ بداتەوە لە پارەی زەکات ئەگەر ناوی ئەو کەسەی کە غیبەت دەکرێت ناوی نەهێنرێت دەبێتە غیبەت بە مەرجێک خەڵکەکە نەزانێت چێ نابێتە غیبەت والحمد لله والصلاة والسلام على رسول الله فاسألوا أهل الذكر